دووپاتکردنەوە و تەڵقین بە هەند وەرگرە. هیچ شتێک ئەوەندەی دووپاتکردنەوە و تەڵقین و بابەتانەی لەو جۆرەن کاریگەر نییە و ناتوانیت دەروون و ناخت بخاتە ژێر کاردانەوە. وزەی بابەتێکی بە هەند وەرگیراو ئەوەندە زۆرە کە بە جارێک هێزە خەوتووەوونەکانی مرۆڤ ڕائەچڵەکێنێ و ئەو پەرتووکانەی لە سەر دەروون ناسین کە ئەمڕۆ لە بازاڕدان هەموویان لە یەک ئاڕاستە و لە سەر یەک تەوەرەوە ئەسووڕێنەوە پەرتووکی دەروونناسی باش و کاریگەر و پڕخرۆش گرنگی بەو خاڵە داوە کە لە دوای ناوەڕۆکی وشەکان هەموو شتێکی تر پەیوەستە بە کاریگەری وشەکان لە زەین و هۆشی خوێنەردا، هەر زاراوەیەک وزەی تایبەت بە خۆی هەیە و کاریگەری یەک وزە لە سڕ کەسەکان جیاوازە، بۆ نموونە لەسەر وشەی ڕێکوپێکی ئەتوانرێ ڕستەی زۆر دروست بکرێ، من ڕێکوپێکم، ڕێکوپێکی لە ژیانی مندا هەیە، من پڕ لە ڕێک و پێچی خواییم. تا دوایی. ئەگەرچی ناوەڕۆکی هەموو ڕستەکان یەکێکە، بەڵام کاریگەری و ڕێژەی وزە لە هەر یەکدا جیاوازە. ئەو ڕستە تەئکیدییانە وزەیان زۆرە. هەموو بەیانییەک کاتێ لە خەو هەڵدەستی، هەموو شەوێک کاتێ خەوتووی، هەر کاتێک زمانت بێ کار بوو بە ڕستە و بابەتی تەئکیدی کاریگەر لەسەر باوەڕ بەخۆبوون، شیاوی خۆت پشتڕاست بکەوە و بڵێ. من بوونەوەرێکی شایستە و شیاوم، ئەشرەفی دروستکراوەکانم، باوەڕ بەخۆبوونم بەرزە، پڕم لە باوەڕ بەخۆبوون، من پشت بە خوا هەرچیم بوێت ئەتوانم بیکەم، هێزی خوا پشتیوانی منە، ڕۆحی خوا لە جەستەمدایە، تا دوایی. خۆت ڕستەی لەو جۆرە بدۆزەرەوە و بە دەنگی بەرز یان لە دڵی خۆتدا بە ڕۆژ و شەو بیانڵێوە. بیر لە بابەتەکان بکەوە و بەردەوام بیاننووسەوە. ئەگەر بە توانایی دووپاتکردنەوە و تەڵقینی ئەو بابەتانە بزانیت دەمێک بە فیڕۆ نادەیت و هەر ئێستا دەست پێ دەکەیت. ئەم بەشەش بە کۆتا هات.